شەهرەزاد و تێگێڕنەوە ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار ئەو ڕەحمان ناوێکی بازرگان هەبوو کوڕ و کچێکی هەبوو کچەکەی ناوی ئەستێرەی بەیان بوو کوڕەکەشی ناوی قەمەر زەمان بوو ئەم دوانە هێندە جوان بوون باوکیان لە ترسی دەمی خەڵک و حەسوودان و پیلانگێڕان نەیهێشت تێکەڵی خەڵک ببن بۆیە لە کۆشتێکدا بە تەنیا بەخێوەکران و کەنیزەکێک پەزێرای ئەکردن تەنیا دایک و باوکیان ئەبینی بەم شێوەیە ژیانیان بردەسەر تاکو و تەمەنیان گەشتە چواردە ساڵان دایک و باوکیان قورآن خوێن بوون هەردووکیان کچ و کوڕیان فێری خوێندنی قورآن و ژمارە و پێوان و ئەدەب و ڕەوانبێژی کرد ڕۆژێکیان ژنە بازرگان بە مێردەکەی وت تاکەی قەمەر زەمان لە خەڵک بە دوور ئەگریت بۆچی ئەویش کیژەکەیە مێردەکەی وتی تۆ ئەڵێ چی لێ بکەم ژنەکەی وتی ئێستا کوڕەکەت گەورەیە بیبە بۆ دوکان با هاوڕێکانت بیناسن کە ئەمە کوڕی تۆیە هەر کاتێکیش خۆت نەمایت سامان و خان و بەرە و دوکانت بۆ ئەو ئەمێنێتەوە دەوڵەت نایبا بۆ خۆی تۆزێک چاوجوی ئەکاتەوە و فێری کارەکەش ئەبێ باوکەکەش و تیژنە زۆرم خۆشەوێن بۆیە بە دوورم گرتووە لە دەم و زمانی خەڵک ژنەکەیشی وتی گوێیشی مەدەرێ و پشت بەخوا بەیانی لەگەڵ خۆت بیبە سەر لە بەیانی ڕۆژی دواتر دایکی بە جوانترین بەرە کوڕەکەی پۆشی باوکی لەگەڵ خۆی دابردی بۆ بازار دوکاندارانی دراوسێی باوکی ئەهاتن و بەخێریان ئەهێنا و دەستیان ماچەکرد تا کار گەیشتە ئەوەی ئاپۆڕەی کوڕیاندا ناچار باوکی بە جنێودان خەڵکەکەی لێ دوورخستەوە هەندێکیان وتیان خۆر لە دوکانی بازرگانەوە هەڵاتوە یەکێکی دیوتی پەنا بەخوا مانگی ڕەمەزان هەڵات بووە مانگەشە وڵات باوکەکە زمانی کەسی بۆ نەگیرا جنێودانەکەشی بەو خەڵکە بێسوود بوو لەداخە کەوتە نزای خراپ لە ژنەکەی چونکە ئەوە پیلانی ئەو بوو باوکە کوڕەکەی هێناوەتە بازار هەر کەسێک بە بەر دوکانەکەیدا ئەڕۆیشت و کوڕەکەی ئەبینی لەسەر کورسێک دانیشتووە هێندەی بەلاوە جوان بوو ئەوەستا و تەماشا ئەکرد ڕێگەی هاتوچۆی خەڵکەکە گیرا باوکی کوڕە زۆر شەرمەزار بوو سەری لێ تێکچوو نێزانی چی بکە هێندەی زانی دەروێشک هاتە پێشەوە کە لە پیاو چاکە چوو دەستی کرد بە شعر خوێندنەوە و بەدەم خوێندنەوەکەی و ئەگریا وتی وا بەسەر کورسی حەیزەرانەوە وەک مانگی زیوە بە ئاسمانەوە کە ناویم پرسی وتیان لولوئە هی خۆمە هی خۆم وتیان نانە پیرە بەناو ئاپۆرەی خەڵکەکەدا ئاهاتوە چوو ڕیشە سپێکەی خۆی ڕاکێشان ئەو خەڵکەش بەزەیان پێدا ئاهاتەوە دیسان ئەم شعرەی وت ئای ئالەو جوانی ناو ئەم دووکانە بۆ ڕووی ئەو مانگیش وا لە گەڕانە پیر بۆ جوانی ئەو دام و کایەوە هەنگاوی کورت و خۆی سەرگەردانە پشت لە ئارەزوو و حەزی ژیانە لە شەو ڕۆژی خۆی سوودمەند بووە حرام و حەڵال لای پەسەند بووە پەنای بۆ ژن و بۆ پیاو بردووە دوایش بە عیبرەت هەم بە پند بووە تا بووە پێستی سەر ئەو ئێسکانە. ئەمجا چووە بەردەم لاوەکە و هەندێ ئارەقی نەعنای دایە. باوکی لاوەش دەستی بردە گیرفانێ و هەرچەندێ پارە هات بە دەستێەوە دای بە پیرە وتی دەروێش. ڕۆزی خۆت بگرە و بڕۆ بەڕێی خۆتەوە ئەویش پارەکەی وەرگت و لەو بەردووکانەکەەوە بەرامبەر کوڕەکەی دانیشت و هەر سەیرە کرد فرمێسک بە چاوانی دا ئەهاتە خوارەوە خەڵکیش هەناسیان بۆ هەڵەکێشان خەڵکەکە لە نێوان خۆیان دایانوت دەروێشەکان فاسقن یان ئەیانوت ئەمە نێربازە باوکی کوڕەش بە ناچاری وتی هەستە کوڕم با دوکان دابخین و بڕۆینەوە ئەمڕۆ ڕۆزیمان هەڵگیراوە خوابدات بەدەمی دایکتدا وەکو ئەمەی ئەمڕۆی بەسەر من هێنا ئەم جاڕووی کردە دەروێش وتی هەستێرە چۆڵکە با دوکان دابخم بازرگان دەستی کوڕی گرت و ڕۆشتن پیرەی دەروێش شوێنیان کەوت بازرگان هەڵگەڕای وتی دەروێش ئەو بۆچی ئەگریت ئەژوتی گەورم حەزەکەم ئەم شەو میوانت بم میوانیش میوانی خوایە بازرگانی ژوتی میوان بەخێر بێ فەرموو بازرگان کەوتە پیلاندانان بە کوڕەکەی وت کوڕەکەم لە ماڵی خۆمان دوایان خواردن بە تەنیش دەروێشەوە دابنیشە ئەگەر دەستی بۆ بردیت و داوایشتی فەسادی و خراپی لێکردیت ئەوە من لە پەنجەرەکەەوە سێرتانەکەم خێرا بۆی دێمە ژوورە و هەر لێودای کوژم گەر نیەتیشی گڵاو نەبوو ئەوە بەیانی بڕێەکەین دوایان خواردن باوکی کوڕەکەی جێهێشت کوڕش چووە نزیکی دەروێشەوە هەر چەند کوڕەت دەروێشی ئەدوان بەڵام دەروێش هەر هەناسەی هەڵەکێشە کە کوڕە ئەیدوان بە نەرمی وەڵامێدایەوە کە نیوە شەو هاات باوکی کوڕەکە بە کوڕەکەی وت کوڕم یارمەتی ئەم دەروێشە بدە و پەزێرای بکە کەویستی لە ژوورەکە بچێتە دەرەوە دەروێش بانگ کرد گەورم یان کوڕەکەت لەگەڵ خۆت بە و پێکەوە بنون یان تۆیش وەرە لە لای کوڕەکەت لێرە بنوو باوکی کوڕەکەوتی گوێمە دەرێ کوڕەکەم لای تۆ ئەنوێت گەر پێویستیەکە تە بوو کوڕەکەم لە پەزێرایدایە خۆشی چوە هۆڵەکە و لە پەنجەرەکەەوە ئەیڕوانی لەم لایشەوە کوڕەکەوتە خۆتی هەڵسوینی دەروێش دەروێشیش تووڕە بووتی ئاعوز باللهی منە شەیتان ڕەجیم ئەم جاوتی خوای لەو گوناهە بە دوورم بگری هەستە کوڕم بڕۆ بەو لاوە. کوڕە وتی، بۆچی خۆت بێبەشەکەی، لە کاتێکدا زانی چەندم تۆ خۆشەوێ؟ هێندەی تر دەروێش تووڕە بوو وتی، گەر لێم دوور نەکەویتەوە بۆ باوکت ئەگێڕمەوە. کوڕەش وتی، باوکم بەم ڕەوشتەی من ئەزانێت بەرم لێ ناگرێ. دەروێش وتی، بەو خوایە کوڕم، لە سەرم بدەن کاری خراپی ئاوا ناکەم. کوڕە پەلاماری دا، پیرە دەروێش خۆی لە دەستی دەرباز کرد و لەو لاوە ڕووی کردە قیبلە و نوێژی دابەست. کوڕەش بێدەنگ بوو تاکو و دوو ڕکاتە نوێژەکەی کرد ئەم جا پەلاماری پیرە دەروێشی دایە و ئەویش بۆ ئەوەی ڕزگار بێ دیسان دوو ڕکەعاتی تر نوێژی دابستەوە بۆ جاری سێم و چوارم و پێنجم بە هەمان شێوە ئەمجا کە کوڕە زۆری وهێنا پێوت کوڕەکەم شەیتان بە لەعنەت کە لەخوا بەترسا لەو لایشەوە باوکی کوڕە لە پەنجەرەی ژوورەکەی ترەوە سریانەکە لە ئەنجامدا کوڕە هێندە خۆی لە دەروێش هەڵس و دەروێش زۆر تووڕە بوو زۆر بە توندی زلێکی وەشان کوڕە دەستی کردەگریان باوکی هاتە ژوورە و کوڕەکەی خۆی ژیر کردە و دەستی بەسەری داهێنا لە دەروێشیشی پرسی هۆی چییە کە ئەم کوڕە بینیت هەنا ساڵە کێشی چونکە کە یەکەم جار کوڕەکەی منت بینی و هەناسە تەڵکێشە دڵم لێت پیس کرد لە دڵی خۆمدا بڕیارمدا گەر دەستی بۆ بیت بێمە ئەم دی و بۆت و خێرا بت کوژم ئەو خۆ هەڵسوینەش خۆم فێرم کرد بوو بەڵام تۆخوا ڕاستیەکەیم پێ بڵێ بۆچیەگریت شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە دەروێش وتی ئەبێدەوە بزانن کە من کابراایەکی دەروێشم گەڕۆکم و شارە و شارە گەڕێم ڕۆژێکیان لە قرچەی نیۆڕۆدا خۆم کرد بە شاری بەسرەدا بازار و دوکانەکان هەموو کراوە بوون شتەکان ئاسایی بوون ئەوەی کە ئاسایی نەبوو چۆڵی شار بوو نەپیاوێک نەمناڵێک نەژنێک نەکەسێک لە شار و بازاردانە بوو تەنانەت سەگ و پشیلەشم تیانەبینی زۆرم پێ سەیر بوو لە خۆم پرسی یا باری تەعالا سەگ و پشیلەی ئەم شارە بۆ کوێ چوون خوا چی هێناوە بەسەر خەڵکی ئەم بەسڕێ زۆرم برسی بوو چوومە بەر نانەوەیەک چەند نانم هەڵگرت کە هێشتا گەرم بوو لەولاتر هەندێ هەنگوێن و کەرم هێنا دەستم کرد بە خواردن ئەم جا چوومە دوکانێکی شربەت فرۆش و شربەتێکم بۆ خۆم تێکرد و خواردم چوومە ئەو لاوە قاوەخانەیەک بوو ڕوانیم هەروا قاوەکە بەسەر ئاگرێکی کزەوەێ قاوەشم خواردەوە ئەمجا لە دڵی خۆم داوتم لەوە چێ خەڵکی ئەم شارە تۆزێک لەمەوبەر هەموو پێکەوە مردبن یان لە شتێک ترساون و هەر هەمویان خۆیان شاردوەتەوە تاکو نەکوژرێن تەنانەت فریای دوکان و بازار داخستن نەکەوتون من لەم بیرکردنەوەی دابووم گوێم لە تەقەتەقێک بوو خۆم کرد بە نێو هەندێ دار و تەختەی کەڵەکە کراودا و خۆمدا شارد لە نێوان دار و تەختەکانەوە سەرنجمدا چل جوت کەنیزەک بەسەر ڕێگاکەدا ئەهاتن واتە هشتا کەنیزەکی سەڕوت لە نێویاندا کیژێکی تازە پێگەشتووی مناڵکار بە سواری ئەسپێکەوە بوو سەری ڕوت بوو گوڵی زێڕین لە سەری درابوو ملوانکەی مرواری لە ملیدا بوو ئەبریسکایەوە پشتێنی ئاڵتون لە پشتیدا و هەردوو مەچەکی بە بازنگ بوو هەردوو پێشی بە خرخاڵ بوو هاتن تاک و نزیک بوونەوە لە شوێنەکەی من کچۆڵەکە وەستا و فەرمانیدا ئادەی بڕۆن ئەو دوکانە بچووکە بپشکنن شتێک تێیدا ئەجوڵایەوە چەند کەنیزە خۆیان کرد بە دوکانەکەدا دوای کەمێک پشکنین کەسێکیان هێنایە دەرەوە بردیانە بەردەم کچۆڵەکەوتیان خاتونەکەمان ئەمە بوو لە دوکانەکەدا ئەوش فەرمانی دا ئادەی لە ملی بدەن ئەمە سەیری ئێمەی کردووە کە سەرمان ڕوتە هەر لەوێدا سەریان لە لەشی جیا کردەوە ئیدی من فزەم لە خۆم بڕی بوو لە ترسانە گیانم ئەلەرزی نەمێرا بێمە دەرەوە دوای کەمێک بووە دەنگەدەنگ سەرنجمدا خەڵکی شارەکە پەیدا بوون و بازار و دوکان پڕبووە لە خاوەن و دوکانەکان و کریارەکان ئەمجا منیش هاتمە دەرەوە بەڵام جوانی ئەو کچۆڵەیە سەرنجی ڕاکێشام خۆشمویست هەر چەند پرسیارم لەبارەی ئەو کچۆڵەیەوە کرد کە زانیاری پێم نەدا ناچار خۆم بەنهێنی کەوتمە چاودێری کچەکە بەڵام بێسوود بوو ناچار شاری بەسرم جێهێشت ئەمجا دەستی کردە گریان وتی ئەم کوڕی تۆ زۆر لەو کچۆڵەیە چێ کە کوڕەکەتم بینی ئەو کچۆڵەیەم بیرکەوتەوە توخوا گەورم دەواازەی ماڵەکەتم بۆ بکەرەوە با بڕۆم بەڕێ خۆمەوە ئەویش دەرگای بۆ کردەوە ڕۆشت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو چیرۆکی سەفەری قەمەر زەمان بۆ شاری بەسرە و چوونە لای کچۆڵەکە شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار سەرکردەی بەختیار کە قەمەر زەمان بەسەرهاتی دەروێشی بینی زۆری بەلاوە سیر بوو خۆشەویستی و کچۆڵێ چووە بیر و هۆشیەوە ڕۆژی دواتر بە باوکی وت ئەرێ هەر بازرگانێت یان کوڕە بازرگانێک دێتە لای تۆ و داوات لێکا کاروانی بۆ ڕێک بخەیت تاکو بچێت بۆ شاری بەسرا تۆ کوتاڵ و شتومەکی بۆ ئامادەکەی تۆیش سوودی لێ ئەبینی باشە ئەی بۆچی کاروانێک بۆ منیش ئامادە ناکەی تاکو و بەختی خۆم تاقی بکەمەوە باوکی وتی کوڕەکەم ئەو بازرگانانەی کە کوڕەکانیان ئەنێرن بۆ لام تاکو شتومەکم بۆ بەرن بۆ شاری بەسرە بێ سامان و بێپارن بەڵام من پارە و سامانێکی زۆرم هەیە چۆنە هێڵم لە شارانی دی نامۆ بیت و نەتبینم بە تایبەتی تۆ کە بە جوانی بەناوبانگیت و یەک سعات بێت و ناتوانم ببەمە سەر ئەترسم بە چاوە بیر ئەیش بە باوکی وت بابەجان هەر ئەبێت کاروانێکیش بۆ من ڕێک بخەی گەر بەدڵی من نەکەی هەلە گە قۆزمە و بێ پارە و پول هەڵدێم گەر ئەتەوێت لای خۆت بمێنمەوە ئەوە بە قسم کە و کاروانێکم بۆ ئامادە بکە تاکو منی شاران ببینم ئەم جاوتی باشە تۆ چ زیانێگەکەی دوای ئەوەی دایکی کوڕ ئاگادار کرا و کەوتە هاندانی باوکی کوڕە و ڕازی کرد بازرگان کەوتە ئامادەکردنی بار و بارخانە و کوتاڵ و بۆ نوشتومەتی بازار لەو لایشەوە دایکی تورەکێکی دایە کوڕەکەی کە چل پارچە زێڕ و مرواری و یاقووتی تێدا بوو، کە هەرزانترین پارچە نرخەکەی پێنج سەد دینار بوو. کوڕە بارەکانی برد و سەفەری کرد بەرەو شاری بەسرە. زێڕەکانی لە کەمەری خۆی بەستبوو. قەمەر زەمان ڕۆیشت تاک و تەواو لە بەسرەوە نزیک بۆوە. عربی دەشتەکی لی پیدا بوون ڕووتیان کردەوە و کاروانچیەکانیان کوشت قەمەر زمانیش لە نێو کوژراواندا خۆی درێژ کرد و خۆی خوێناوی کرد تاکو پێی نەزانرێ کە جەردە و ڕێگران کاروانە ڕووتکراوەکەیان جێهێشت قەمەر زەمان هەستا و کەوتە گەڕان سەیری کرد لە چل پارچە زێڕ و مروارەکە کە بە کەمەری خۆیەوە بەست بوو زیاتر هیچی بۆ نەماوەتەوە قەدەری خواوا بووە و ڕۆژەی گەشتە ناوشاری بەسرە هەینی بوو هەر وەکو چۆن دەروێش گێڕایەوە شار چۆڵ و هۆڵ بوو ئەویش کەبینی شار چۆڵە گەڕا لە دوکانەکان خۆی تێرکرد قەمەر زەمان چاوی ئەگێڕا گوێی لە زرمەی پێی خەڵک بوو خۆی لە دوکانێکدا شاردەوە کچان هاتن و ئەمیش کەوتە سەرنجدانیان کە کچان ڕۆشتن شار و بازار بە خەڵکی پڕبووەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. چۆڵەکە. شەهرەزاد وتی قەمەر زەمان یەکێک لە پارچە زێڕەکانی لە تورەکەکە دەرهێنا و بردی لای زەڕەنگەرێک فرۆشتی بە هزار دینار و گەڕایەوە ئەو شەوە لە خانێکدا ڕۆژی کردەوە بۆ بەیانی چوە بازار و خۆی کرد بە گەرماوێکدا کە هاتە دەرەوە پاک و تەمیز زۆر جوان بوو ئەمجا چوار پارچەی تری لە زێڕەکانی دایکی فرۆشت و جوانترین بەرگی لە بەرکرد و کەوتە گەڕان بە بازاردا دوکانێکی سەرتاشی بینی و خۆی کرد پێیدا دانیشت و سەری چاکرد و خۆی لە سەرتاژ نزی کردەوە و بۆ هاوڕێ ئەم جاوتی باوکە جان دوێنێ کە هەینی بوو خۆم کرد بەم شارەدا چۆڵ هۆڵ بوو کۆمەڵێک چی جوانم بینی بە دەوری کچۆڵێکی ناسکدا بە سواری ئەسپێکەوە سەر تاشەکەوتی کوڕەکەمان قسێت لای کەسی دی کردووە کوڕەکە ژووتی نە سەر تاژوتی ئامان سەد ئامان لای کەسی تران قسێ نەکەی چونکە ئەترسم دەما و دەم بکات و بگاتەوە شوێنی خۆی و ئەو کاتە دێن و ئەتگرن و ئەتکوژن ئەوەش بزانە ئەوەی تۆ دیوتە لەم شارەدا کەسی ترنەی بینیوە هەموو بەیانیەکی هەینی خەڵکی ئەم شارە لە ماڵەکانیان خۆیان تون دەکەن ئەوانەی لە دەرەوە خۆیانەکەن بە مزگەوتەکاندا و دەرگا لەسەر خۆیان داخن بێەوەی کەس بزانێ هۆی ئەو بەڵایە چییە جا تۆش کوڕەکەم سبێنێ وەرەوە ئێرە و وەڵامی پرسیارەکە دەدەمەوە کوڕە دەستی کردە تورەکە زێڕەکەی دایکیدا و مشتێک زێڕی پێداوت ئەمەش بدا بە خێزانەکەت وەکو دیاری چونکە ئێستا ئەویش دایکمە مشتێکیشی دا بخۆی سەرتاژ وتی لێرە دابنیشە ئێستا ئەڕۆم و لای ژنەکەم هەواڵت بۆ دێنەوە کە سەرتاش گەیشتەوە ماڵ زێڕ و زیوە دیارەکەی دا بەژنەکەی وتی ئەمەوێت ڕاستی ئەم شارم پێ بڵێت تاک و هەواڵەکە بەمەوە بۆ ئەو لاوە ژنەی سەرتاژ وتی بڕۆ سەلامی منی پێ بگەێنە و پێی بڵێ باخۆی بێتەوە بۆ ماڵ زۆر پێویستە لێرە بۆی ئەجەرمەوە سەرتاش کە گەڕایەوە بۆ دوکانەکەی کوڕەکە چاوەڕوانی بوو سەرتاش پێیوت وەرە با بڕێنەوە بۆ لای ژنەکەم و دایکت چونکە پێویست دەکا خۆی بتبینێت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی سەرتاش لەگەڵ خۆی کوڕی بردەوە بۆ ماڵ ژنەکەی بەخێری هێنا کە دانیشت دەستی برد هزار دیناری دەرهێنا و خەڵاتی ژنە سەرتاشی کردوتی دایەجان باسی ئەو کچۆڵم بۆ بکە چێە ژنی سەرتاژوتی کوڕە شیرینەکەم پاشای هندستان گۆیەکی زێڕینی جوانی بە خەڵات نرد بۆ پاشامان ئەویش نردی بە دوای زەرنگەراندا و داوای لەکردن کونێکی بۆ تێبکەن هەر کەس توانی بۆم کون بکە چی داوا بکە بۆی جێبەجێکەم بەڵام بۆی نەکرا و گۆیەکەی شکاندم لە ملیەدەم ئەوانش لە ترسا وتیان ئەی پاشای زەمان ئەم گۆیە زێڕە زۆر ناسکە و زۆشکە هەر کەس ئەو کارە بک بێت خۆی بۆ سەرپەڕاندن ئامادەکە کارێکمان پێمەکە لە تواناماندانە بێ ئێمە سەرکردەمان هەیە پاشا پرسی سەرکردەکەتان کێیە وتیان وەستا عەبیت ئەو لە هەمووان دەوڵەمەندرا لە هەمووشمان شارەزاترە بنێرە بە شوێنیدا فەرمانی پێبدا بۆت کونکە پاشا نردی بە شوێنیدا فەرمانی پێدا و بە هەمان مەرج بۆی کون کرد پاشاوتی ئێستا چیت ئەوێ داوا بکە بۆ جێبەجێ بکەم سەر گەورەی زێڕنگەران وتی مۆڵەتم بدە تاکو سبێنێ بابیرکەمەوە ئەویز ڕاوێژ بەژنەکەی بکە ژنەکەی ئەو کچۆڵێ بوو کە بە سواری ئەسپەکەەوە بوو سەرکردەی زەرەنگەران زۆری خۆشەویست کە گەڕایەوە ماڵ بۆ ژنەکەی جێڕایە ژنەکەی وتی پیاوەکە هێندەمان سامان هەیە ئاگریش کۆتایی پێناهێنێ داوا لە پاشا بکە جاڕچی بخاتە ناو بازار و هاوار بکە دوو سعات پێش نوێژی جەماعەتی هەینیان ئەبێت شار چۆڵ بکرێت و خەڵکانی ناو بازار بچنە ناو مزگەوتەکانەوە هەر کەس لەسەر شەقام و کۆڵان و دوکانەکان بینران هەر لێدا ئەکوژرێن چونکە ژنە زیڕەنگەر بە بازاردا ڕات و کەنیزەکانی بە دوای داڕون نابێت کەس بیان بینێ دوکاندارەکانیش نوێنەریان ناردە لای پاشا وتیان ئەوە نابێت چونکە سەگ و پشی لە شتەکانی ناو دوکانەکان خۆن پاشاش فەرمانی بۆ خاوەن سەگ و پشیلەکان دەرکرد کابێت شەهرەزاد گێڕایەوە ژنی سەرتاج وتی کوڕە شیرینەکەم ئیدی بوو بە باو لەم شارەدا ڕۆژانی هەینی دوو سەعات پێش نوێژی نیوڕۆ ئەبوو شار بە چۆڵی و دوکانەکان بەکراوەی بوونایە تاکو ئەو کچۆڵەیە پێیدا بگەڕایە دوای نوێژ خاوەن دوکان و قەیسەریان و پیشەوەران ئەچوونەوە سەر کارەکانیان بەڵام کوڕەکەم تۆ نەدوت مەبەستت چییە هەر ئەم زانیارێت پێویست بوو چونکە بێت لە هیچ شوێنێک نەیگەڕیتەوە یان ئەتەوێت لەگەڵیدا کۆبیتەوە کوڕە ژووتی ئەوی ڕاستی بەمەوێت لەگەڵیدا کۆبنەوە ژنی سەرتا ژووتی بۆم باسکە بزانم ئەو شتومەک و کوتاڵانت چی گران بەهاو بە نرخ و شایستەی تێدایە کوڕەوتی بەو خویەدایەجان چوار مۆرم زێڕ و مرواری هەیە هەندێکیان نرخیان 500 دینار هەندێکیان حوسە دینار و هە دیناری و هزار دیناری تیا ژنی سەرتاج وتی هەر ئێستا بڕۆ پارچەیەکی پێنج سەد دیناری بەرە و دوکانی وەستا عەبیدی سەردەستەی زێڕنگەران بدۆزەرەوە ئەیبینی لێی دانیشتوە بەرگەکی جوانی لەبەر کردووە بەردەستەکانی خەریکی کاری زەڕنگەرین بچۆ ژوورە و سڵاوی لێ بکە و پارچە زێڕەکەی بدەرێ و پێی بڵێ مستیلێکم بۆ دروست بکە با گەورە نەبێ بیست دینار بدە بەخۆی شاگردەکانیشی بێبەش مەکە و هەریەکەیان یەک دیناری بدەرێ گەر لەو کاتانەش لە دوکانەکەی سوالکەر هاتە دوکانەکە تۆ یەک دیناری خێر بدەرێ وای پیشان بدە بەخشن دەیت ئێدی وەستا خۆشی ئەوێت و ئەچی تە دڵیەوە دواتر هەستە و بڕۆ شوێنی خۆت و ڕۆژی دواتر سەد دیناریش بدە بەسەر تاشی باوکت مێردەکەشم هەژار و نەبووە